لە خانەی ژیان دوو جۆرە نەخۆشیە خوێنرا و لێکۆڵینەوەی لەسەرکرا کە یەکێکیان نەخۆشیەکانی لەش کە بەهۆی خواردنی چێشتی کوڵاو و بە ساڵا چوون توژەبوون و دووەمیان ئەو نەخۆشیانی کە بەهۆی ڕۆحەوە تووشەبوون چونکە ڕۆح ئەبووە هۆی نەخۆشی و بۆ ئەوەی نەخۆشی دروست بکە ئەم ئەرکەی بە ڕوحە بچووکەکانە سپارد و ئەو ڕوحانە ئەوەندە وردن کە سەد هزار دانیان لەسەر نینۆکێکی دەست جیانە بێتەوە هەریەکە لەو ڕوحانە بە تەنها ئەتوانێ ببێتە هۆی نەخۆشیەک ئێمە ئەبواە بزانین چۆن بە دەرمانە هێورکەرەوەکان ئێش و ئازاری نەخۆشەکە کەم بکەینەوە بۆ ئەوەی لە کاتی نەشتەرگەری هەست بە ئازار نەکە هەروەها ئەبوو بمانزانە کە چۆن ئازاری نەخۆشەکە زیاد بکەین چونکە هەندێ نەخۆشی هەتا ئازارەکەت زیاد نەکردایە چارەسەر ناکرا یەکێکی تر لە بەشەکانی خوێندن ئەوە بوو کە چۆن بە توشکردنی نەخۆشیەک نەخۆشیەکەی تر لەناو ببین بە شێوەیەک کە نەخۆشیەکی ترسناکمان بە توشکردنی نەخۆشیەکی بێمەترسی چارەسرە کرد و دوجار بە ئاسانی نەخۆشیە دروستکراوەکەمان دەرمانە کرد. ئێمە ئەبواە دەربڕینەکانی نەخۆشمان لێک جیاب کردایەتەوە کە کامیان ڕاستەقینەوەی و کامیان لە ئەنجامی بیرکردنەوە و خەیاڵاتدا بەسەردەمیدا دێ لەبەر ئەوەی نەخۆش وەک بوونەوەرێک کە گرفتاری گیانە ئازارگەیەنەرەکان بوو بێت تووشی خەیاڵات و واهیمەی ترسناگە بێت و ئەو دەردە خەیاڵیانە لە لاشەیدا دروزە بێت و لەگەڵ دەردە ڕاستەقینەکاندا تێکەڵە بێت و بەو شێوەیە دەربڕینەکانی نەخۆش پزیشکەکە دووچاری هەڵاکات و بە بێ ئاگایی چارەسەری بۆ دائەنێت و لە ئەنجامدا نەخۆشەکە گیانی لەدەسەدا کاتێک کە لە خانی ژیان بووم هەستم بەو ڕاستیە کرد کە زانایی و لێهاتووی لە پێگەیاندنی پزیشکدا زۆر گرنگە و بۆم دەرکەوت کە ئەو لێهاتووی و کارامەیە تەنانەت لە خودی خوێندنەکەش بە بایەخترە لە پەروەردەکردنی پزیشک و ئەگەر قوتابی ئەو زانایی و شیاویەی نەبێ ئەگەر چی لەو خوێندنگە گەورەیەشدا بخوێنێ ناتوانێ ببێتە پزیشکێکی ڕاستەقینە ئەوەی بێ بێتە خانی ژیانە و ئەبێ عاشقی پزیشکی بێت و ئامادە بێ لە پێناویدا هەموو شتێکی خۆی بەخت بکات و بە پلەی یەکەم پشودان و حەسانەوە لە خۆی ببڕێ هەروە هەستم بەوە کرد کە باوەڕی نەخۆشەکە بە پزیشکەکەی خۆی لە ڕووی چارەسەرەوە زۆر گرنگە و نەخۆشەکە ئەبێ ئیمانی بەوە هەبێ کە ئەو پزیشکەی چارەسەری دەکا زۆر زیرەک و بلیمەتە و لە کارەکەیدا هەڵە ناکا لەبەر ئەوە پزیشک نابێ هەڵە بکا چونکە ئەگەر کردی نەخۆشەکان ئەو متمانەیان پێی نامێنێ و هەر دەرمانێکیان بۆ بڕێتەوە کاریگەرێتی نابێ من بە تێپەڕینی ئەو ماوەی خوێندنم لەم ڕستەی کە ئەیانوت پزیشکەکان هەمویان بە هاودەستی یەکتری نەخۆشەکانیان ئەنێژن تێگەیشتم چونکە کاتێ چەند پزیشکێ ئەسنە دیارسەری نەخۆشێ لە ماڵە دەوڵەمەندەکان پزیشکی دووەم و سێم کە هەڵەی پزیشکی یەکەم ئەبینن نایدرکێنن بۆ ئەوەی کار لە باوەڕی خەڵکی نەکە ئەوانەی داوایان لەیەکرا بێن بۆ چارەسەری نەخۆشە دەوڵەمەندەکان پزیشکانی تایبەتی کۆشک بوون و ئەگەر خەڵکی بیان زانی باە هەڵەیەکیان کردووە ئیتر باوەڕیان بە هیچ پزیشکێ نە ئەمە بە تێکڕایی نابێ خەڵکی هەرگیز هەز بە هەڵەی پزیشک بکەن چونکە ئەگەر هەستی پێ بکەن وا تێگەن کە هەموو پزیشکێ لەوەیە هەڵە بکا. ئەمەیە کە هەر پزیشکێ بە وریاییەوە کارەکا کە بێدەنگ بێ لە هەڵەی ئەوەی تر، بۆ ئەوەی هەر نەبێ پارێزگاری لە متمانەی خۆی بکات و هەر لەبەر ئەوەشە ئەو قسەیان بە سەردا دابڕاوە کە بەیەکەوە نەخۆشەکان ئەنێژن ئەگەرچی لە خانەی ژیاندا خزمەتکار هەیە، بەڵام ئەوان ئیشیان نەئەکرد و هەموو کارەکانیان بە قوتابیە تازە وەرگیراوەکانە کرد ئەو گەنجەی کە بۆ خوێندن ئەهاتە ئەوێ لە کەمترین کارەکەرەکان سوکتر بوو خراپترین و پیس و پۆخڵترین کارەکانیان بەوە کرد تەنها کوڕی خانەدانەکان و دەوڵەمەندەکان بە بۆنەی دەوڵەمەندیەکەیان کاریان نەکرد و تەنانەت کارەکانی خۆشیان بە کوڕە کەم دەرامەت و فەقیرەکان ئەسپارد بۆیە قوتابی هەژار لەوێ هەم خزمەتکاری خوێندنگە بوو هەم خزمەتکاری کوڕە دەوڵەمەندەکان پێشەوەی توێژینەوەی پزیشکی دەست پێ بکە ئەبواە قوتابیان لە هوەری پاک و خاوێنی ئاگادار بوونایە و ئەم گرنگیە بچوایەتە مێشکیانەوە کە هەرگیز لە هیچ کاتێکدا چێردێکی بەردین یان ئاسنین بەکار نەهێنن تا لە ئاگردا داخی نەکەن و هیچ کاتێ پەڕۆیەک بەکار نەهێنن هەتا لە ناو شۆرە و ئاودا نەی کوڵێن و هەموو کەرەسە داریەکان کە نەئەکرا بخرێنە ناو ئاگرەوە ئەبوایە بۆ هەموو بەکارهێنانێ لە ئاودا بیکوڵێنن ئەم بابەتەی داخکردنی چێردە بەردین و ئاسنیەکان و کوڵاندنی پەڕۆ لە ناو ئاو شۆرەدا ئەوەندە هەستمی پەرێشان کردبوو کە شەوان لە ترسا لە خەوڕا ئەپەڕیم و وامەزانی چێردێکم بەبێ داخکردن بەکارهێناوە ئەم بابەتە لە هەموو پەرتوکە پزیشکەکاندا باسی لێوەکراوە و لەوە زیاتر لێ نادوێم و ئاسایی هەر کەسێک کتێبی لەم بابەتانە بخوێنێتەوە ئەتوانێ هەست بەمانە بکە بەڵکو باز لە هەندێ شتەکەم کە لە هیچ کتێبێک نەنووسراوە و لە داهاتوشدا لە خانەی ژیان جلێکی تایبەتی هەبوو کە ئەچوینە ژوورەوە ئەو جلەمان لەبەرەکرد کە ئەویش وەک هەموو شتەکانی کە لەوێدا بەکارەهێنران لە ئاو و شۆرەدا گەرم کرابوو هەموو قوتابیەکانی ئەوێ یەک جۆرە کراسیان لەبەردابوو بەڵام ملوانکەکانیان جیاواز بوو قوتابی هەرچەندە لە ئاستەکانی خوێندنیدا بەرەو پێشترە چوو ملوانکەیەکی تریشی بەملەوە زیادەکرد من وام لێ هاتبوو کە ئەمتوانی ددانی زەلامێکی بەهێز دەربهێنم و دوومەڵ بکەمەوە و چێم و جەراحەتەکەی دەرکەم و ئێسکی شکاوم وەها ئەهێنایە و یەک کە بە زووی لە حیم ئەبووە و لەگەڵ ئێسکی ساغدا فەرقی پێناکرا هەروەها بە شێوەیەکی باش لاشەکانم مۆمیایی ئەکرد و مۆمیایی کردنی ئەو تەرمانە لە لای ئێمە کارێکی پزیشکی نەبوو بەڵکو خەڵکی ئاسایی کە خوێنەواریشی نەبوو ئەیتوانی لە ژێر چاودێری پزیشکدا لاشەیەک مۆمیایی بکەن من لە هیچ کارێکی سەخت ڕووم هەڵ نەئەسوڕان چونکە حەزم بە پیشەکەم بوو لەسەر داوای خۆم کاتی نشتەرگەری و تیمارکردنی ئەو نەخۆشانەی کە چارەسەر نەکران پیسترینی ئەو کارانەمە کرد بۆ ئەوەی بزانم کە پزیشکە تایبەتیەکان چۆن چارەسەری ئەو نەخۆشانیانە کرد کە چارەسەریان زۆر زەحمت بوو هەرچەند لە دە نەخۆش نوێیان ئەمردن پزیشکە تایبەتیەکان بۆ چارەسەری ئەو جۆرە نەخۆشانە بە شێوەیەک نەشتەرگەریانە کرد کە تیمساحیش بەو دڕندەیە چارەسەر نەئەکرا و من باش تێگەیشتم کە خەڵکی بە خۆڕایی لە مردنە ترسن چونکە خودی مردن ترسی نییە و بگرە بۆ هەندێک کەس خەڵاتێکی خواییە و وەک شەرەفی بینینی خوا ئامونە ئەو نەخۆشانەی چارەسەر ناکران تا ئەو ڕۆژەی زیندوو بوون لە ئازاردا ئەتلانەوە بەڵام کاتێک کە ئەمردن لە دەم و چاویاندا حەسانەوە و ئارامی بەدیەکرا بە شێوەیەک کە هەرکەس بیانی بینایە ئەیزانی کەیتر ئاسو دەبوونە لەو کاتەی خەریکی فێربوونی هوەرەکانی پزیشکی بووم و لەژێر دەست پزیشکە تایبەتیەکاندا نەخۆشەکانم چارەسەرەکرد لەناکاو هەستم بە شتێکی زۆر گرنگ کرد وەک ئەو هەستەی ڕابردوو کە لە قوتابخانە بەرەنگارم بووەوە و لە ڕۆحمدا پرسیاری بۆچی دروست بوو من تا ئەو کاتە بیرم لە بۆچی نەکردبوو و لەو کاتەدا تێگەشتم کە بۆچی کلیلی هەموو نهێنیەکانە و ئەگەر کەسێ بتوانێ بەخۆی بڵێ بۆچی و جوابی بۆچیەکەشی بەدڵنیایی بداتەوە هەموو نهێنیەکان و نەزانراوەکانی لەلا ئاشکرابێ ئەو هۆی وای لێکردم هەست بەبوونی بۆچی بکەم ئەگەڕێتەوە بۆ ئەوەی ڕۆژێک ئافرەتێ چل ساڵان کە تا ئەو تەمەنە مناڵی نەببوو هاتە خانەی ژیان و بە پەرۆشەوە وتی عادەی مانگانەکەم وەستاوە و ئێستا کە گەیشتوومەتە تەمەنی چل ساڵان ئیتر بە یەکجاری مناڵم نابێت و پرسیاری ئەکرد ئایا عادە نەبوونەکەی هی بە ساڵاچوونەکەیەتی یان ڕوحێکی ئازارگەیە نەرچووەتە لەشیەوە من پێم وت بەپێی ئەوەی لە کتێبەکەدا هاتووە تاقیەکەمەوە بۆ ئەوەی بزانم ئەو عادە نەبوونە هۆیەکەی دووگیانە یان نا بەڵام ئەبێ هەموو ڕۆژێ بێت بۆ ئێرە و نمونەی میزەکەت بهێنی ئافرەتەکە پرسی ئێوە میزی منتان بۆ چییە؟ من وتم بەو میزە تاقیکردنەوە لەسەر چاندنی گەنمەکەی دوایی بەو شێوەی کە لە کتێبدا نووسرا بوو دوو دەفری بچووک لە گەنمم لە دوو جێگە لەبەر هەتاودا چاند و ڕۆژانە یەکێکیان ئاوی ئاساییم پێدا ئەکرد و ئەوی تریان میزی ئافرەتەکە و بە وریاییەوە نیشانەم کردبوو کە ئەو دوو چێلگەم لێ تێک نەچێ پاژەوەی چەند ڕۆژێ ئەم کارم دووبارە کردەوە گەنمی ئەو چێلگەی بە میزی ژنەکە ئاودێری کرابوو قەدی گەنمەکەی بەهێز بوو گەنمی چێلگەکەی تر لاواز بوو من بە ژنەکەم وت ئەبێ خۆشحاڵبی لەبەر ئەوەی عادە نەبوونەکەت پەیوەندی بە بەساڵاچوونەوە نییە و ئاموون سکی پێ بەخشیوی و تا ئێستا دوو گیانی ژنەکە لە خۆشی ئەم مزگێنیە هاتە گریان و حەلقەیەکی زیویدا پێم کە کێشەکەی دوو دنیا ئەبوو ئەو داماوە ئومێدی مناڵبوونی نەمابوو وایەزانی هەرگیز مناڵی نابێ دوایی لێی پرسیم مناڵەکەم کچە بێ یان کوڕ منیش چونکە ئەمزانی دایکان حەز لە کوڕەکەن وتم مناڵەکەت کوڕە بەڵام ئەمەی دواییم هەر لە خۆمەوە وت و لە کتێبدا لەم بارەیەوە هیچ شتێ نەنووسراوە و من وام بیرکردەوە کاتێک کە ژنێ دووگیان بێ شانسی کچ و کوڕ بوونی وەگەکە لە دوای ئەوە کە ژنەکە بە شادمانیەوە لە خانی ژیان چوە دەرەوە لە ناکاودا بیرم کردەوە کە بۆچی دەنکە گەنمێ توانای زانینی شتێکی هەبێ کە پزیشکێ نەتوانێ ڕێی پێ ببات و بیزانێ هیچ پزیشکێ ناتوانێت لە مانگی یەکەم و دووەمی دووگیانی ئافرەت و پێش هەڵاوسانی سکی بزانێت کە باردارە مەگەر ئافرەت خۆی بە بۆنەی ڕاوەستانی عادەی مانگانەی بزانێ و مەرج نییە هەموو ئافرەتێ وەک ئەو ژنە هەست بەم شتانە بکە جا لەو ڕۆژەدا بۆ یەکەم جار واتای بۆچی لە بیرمدا گیرسایە و چوومە لا یەکێ لە مامۆستاکان و لێم پرسی بۆچی دەنکە گەنمێ ئەتوانێ بزانێ کە ژنێک دووگیانە یان نا بەڵام ئێمە ناتوانین بزانین مامۆستاکە بەسەر سوڕمانەوە سەیرێکی کردموتی لەبەر ئەوەی کە ئەم بابەتە لە کتێبدا وەها نووسراوە بەڵام ئەم وەڵامە ڕازی نەکردم و چوومە لای مامۆستایەکی تر کە مناڵانی کۆشک بە دەستی ئەو لە دایک ئەبوون و لێم پرسی بۆچی مشتێ گەنم کە لە زەویدا چێندراوە پێمان ئەڵێ ژنێ دوو گیانەیان نا ئەویش وتی لەبەر ئەوەی ئامۆن کە خوای هەموو خویەکانە وەهای داناوە کە ئەگەر گەنم بە میزی ژنی دووگیان ئاو بدرێ باشتر گەشەکە کاتێ کە ئەم وەڵامەی دامەوە تێگەیشتم کە وەک لادێییەکی نەخوێندەوار سەیرمەکات و بەم پرسیارە لە لای ئەو زۆر کەم بوومەتەوە بەڵام وەڵامەکەی دڵنیای نەکردم و تێگەیشتم کە ئەویش وەک پزیشکەکانی تر هەر ناوەرۆکی کتێبەکانیان ئەزانێ و لە هۆکارەکان و بۆچی بەکارهێنانی دەرمانەکان بێ ئاگان و هیچیان نەگەشت بوونە ئەو ئاستەی لە خۆیان بپرسن ڕۆژێکیان لە یەکێ لە پزیشکەکانی کۆشکم پرسی بۆچی تاڵی هێلانەی جاڵجاڵۆکە و کەڕوو ئەخرێتە سەر برین و چاکە بێتەوە لە وەڵام داوتی لەبەر ئەوەی کە لە کتێبدا وا نووسراوە و هەروا باو بووە لە کتێبەکەدا ڕوخسەت درابوو کە ئەوەی چێردی بەردی یا ئاسنی بەکاردێنێ ئەتوانێ سەد و هەشتا و دوو نەشتەرگەری لە لەشی مرۆڤدا بکات و لە شێوەی هەریەکە لە سەد و هەشتا و دوو نەشتەرگەرییەکەش لە کتێبەکەدا باس کرابوو. کاتێ ئەمپرسی بۆچی ناتوانرێ سەد و هەشتا و سێ نەشتەرگەری پێ بکرێ، وەڵامیان ئەدامەوە کە لە کتێبدا وا نووسراوە و هەروا باو بووە و ئەبێ شوێنکەوتووی نووسینەکانی کتێب بین. کەسانێ هەبوون کە لەڕ و لاوازە بوون و دەم و چاویان سپی هەڵەگەڕا و پزیشکەکان نەیانەتوانی نەخۆشیەکەیان بدۆزنەوە بەڵام لە کتێبدا نوسرابوو ئەو کەسانەی بەبێ نەخۆشی لەڕەبن و ڕەنگیان سپی ئەبێ ئەبێ جگەری ئاژەڵ بەکاڵی بخۆن و کاتێ ئەم پرسیەوە بۆچی ئەوانەی جگەری خاوی ئاژەڵانەخۆن قەڵەوبن و سپێتی دەم و چاویان نامێنێ؟ ئەیانوت لەبەر ئەوەی لە کتێبدا وا نووسراوە و ڕێوڕەسمی هەمیشەیی هەروا بووە من حاڵی بووم کە پرسیارەکانی من کاری کردوتە سەر قوتابیان و مامۆستاکان و بە شێوەیەکی تر سیرمەکەن و وەک بڵێ گومانیان لە ژیری مندا هەبێ یان بە بێعقل و نەزانم تێبگەن کە پرسیار لەو شتە ڕون و ئاشکرانەکەم ئێمە قەت لە خانەی ژیان نەئەچوینە دەرەوە چونکە ئیش و کارەکانمان ئەوەندە زۆر بوون کە دەرفەتی چوونە دەرەوەمان نەبوو جگە لەوەش لە ساڵی یەکەم و دووەم چوونە دەرەوەی قوتابی قەدەغە بوو پاسەوانەکان نەیانەهێشت کەسمان بچینە دەرەوە بەڵام لە ساڵی سێمەوە مەجالی قوتابیانەدرا لە خانەی ژیان بچنە دەرەوە بەمەرجێ کار لە خوێندنەکەیان نەکا ساڵی یەکەم و دووەم تەواو بوو ساڵی سێم دەستی پێکرد و لەم ساڵەدا بوو کە ئەو ژنە حەلقە زیوەکەی دا پێم و بۆ یەکەمین جار لە بیرمدا بۆچی گەڵاڵە بوو لە ساڵی سێمدا من لە ڕووی دەرامەتەوە لە هەموو قوتابیان دەستکورتتر بووم و هەر لەبەر ئەمەش گواستنەوەی لاشەکانیان بە من سپارد و کاتی نەشتەرگەری سەرێکیان ئەکرد یان سکێکیان هەڵەدڕی و ئەو کەسە ئەمرد ئەبوایە لاشەکەیم لە خانەی ژیان دەربکردایە بەڵام هیچ کەس جگە لەوانی لەوێدا کاریان ئەکرد نایانەزانی کە من لاشێک ئەبەمە دەرەوە چونکە تەرمەکانم لە دەرگای دواوە دەرەکرد و دوای دەرکردنی هەر لاشەیەک لە حەوزی پشتەوەی خانی ژیاندا کە بەردەوام ئاوی نیلی بەسەرەوە بوو خۆمە شۆرد ڕۆژێکیان دوای دەرکردنی لاشەیەک لە حەوزەکە خۆم شۆری و جلەکانم لەبەر کردەوە ویستم بگەڕێمەوە لە ناکاو گوێم لە دەنگی ژنێک بوو کەوتی کوڕە جوانەکە ناو چییە؟ کە سەیرم کرد ئەو ژنەی لە ناوم ئەپرسێ کراسێکی کەتانی لەبەردایە و کراسەکەی ئەوەندە ناسک بوو کە سنگی دیار بوو دیار بوو کە ژنێکی دەوڵەمەندیشە چونکە زیاتر لە دە حەڵقەی زێڕ و زیوی لەدەستدابوو، لێوی سوور بوو، چاوەکانی ڕەش بوو، لە پرچی سەری کە بە ڕۆن چەور کرابوو بۆنێکی خۆش ئەهات. نازانم بۆچی منێ کە لە خانەی ژیان ئەو هەموو ژنە نەخۆشەم بینیبوو کاتێ کە ئەو ژنەم بینی شەرم دایگرتم، کەچی شەرمم لەو ژنانە نەئەکرد کە کێردە بەردییەکانم بەسەر لەشیاندا ئەهێنا. ژنەکە نرێیەکی هاتێ وتی بۆ وەڵام نادەیتەوە ناوت چییە؟ وتم ناوم سینۆهەیە وتی ناوەکە چەند خۆشە تۆ بەم سرت تاشراوە ئەوەندە جوان بی ئەبێ بە قژەوە چەند جوانتر بی وام هەست کرد بە بیستنیم قسەی لە شەرما سوور هەڵگەڕام چونکە یەکەم جار بوو کە ژنێ بەو شێوەیە قسەی لەگەڵ ئەکردم و بۆ ئەوەی تەریقی خۆم بشارمە و قسەیەکم کردبێ وتم ئایا تۆ نەخۆشی و بۆ چارە سەراتووی ژنەکە بزێکیا تێوتی بەڵێ من نەخۆشم بەڵام نەخۆشی ئاسایینا لەبەر ئەوەی کەسم نییە لەگەڵیدا ڕابێرم ئەمڕۆ هاتوومەتە ئێرە کە بزانم کام یەک لە گەنجەکانی ئێرە سەرنجی من ڕاکێشێ کاتێک کە ئەو ژنە ئەم قسەی کرد من ئەوەندە تەریق بوومەوە کە ترسام و ویستم بڕۆم و ئەو پرسی سینۆها بۆ کوێ ڕۆی وتم ئیشم هەیە و ئەبێ بگەڕێمەوە ژنەکە پرسیەوە سینۆها تۆ خەڵکی کوێیت وتم من خەڵکی ئێرم ژنەکەوتی درۆکەی چونکە ڕەنگی لەش و دەم و چاوی تۆ سپیە و گوێچکە و لووت و دەستەکانت بچووک و جوان و کاتێک کە من تۆم لە دوورەوە بینی وام زانی کە کچی و جلی قوتابیەکانی خانی ژیانت لەبەر کردووە کاتێک کەم قسانم بیست نازانم بۆچی دڵم کەوتە لێدان و بارێکی نائاسایی و سەر سڕهێنەرم لە خۆمدا هەست پێ کرد و ئەوتی سینۆها ئایا تۆ قەت لێوەکانت خستۆتە سەر لێوی ژنێکی گەنج و ئەزانی چەندە لەزەتی هەیە وتم نا من هەرگیز لێوەکانم نەخستوەتە سەر لێوی ژنێکی گەنج ژنەکە وتی ناوی من نەفرە و لەبەرەوەی کە هەمووان پێم ئەڵێن جوانی بە نەفر نەفر نەفر بانگ مەکەن وەک من لە دوای هاتنم بۆ ئێرە جوانیەکەی تۆم پەسەند کردووە و بانگهێشت دەکەم کە بێت بۆ ماڵی من بۆ ئەوەی بەیەکەوە بخۆینەوە و من فێر دەکەم کە چۆن لەگەڵ ژنێکی گەنجدا ڕابێریت. خۆشەویستان